سڵاو چون باشن بابەتی ئەوڕۆ لەسەر ئازادیە ئازادی چییە ئایا ئازادی جەستەیە ئازادی ڕحیە ئازادی عقلیە ئازادی هزریە ئازادی زمانە بینینە گوێگرتنە دەست لێدانە ڕۆیشتنە یاخود ئازادی دەنگە ئاراستە کراوە یاخود ئازادی ئەبستراکتە قەبارەیەکە وجودی تۆ لە شوێنی شترا کەواتە ئازادی چییە زۆربەی ئێمە کە باس لە ئازادیەکەین ئەڵێن یاسایەکە بۆ دیاریکردنی سنووری بەرامبەرەکەت من کاتێک تیرکانێک ڕاکێشم تیرێک دێخمە سەرکەوانێک ڕایکێشم ئاراستاکەم بەرەو ئاسمان هەست بە ئازادی کەکەم کەوا من ئەو تیرە ئاراستاکەم بەرەو ئاسمان بەڵام ئاراستەکەی دیار نییە هەمان تیر ڕوود لە دژمنەکە ئازادم لە کوشتنی کەسەکە بۆ بەرگری وڵاتەکەت بۆ بەرگری خاکەت بۆ بەرگری زمانەکەت دەسەڵاتەکە لە شەوی ناوخۆی دەرێشی دووبارە ئازادێکی ئاراستە کراوە پێکانێک هەیە بەرامبەرەکە کوشێت ئازادی چەتێکی دەریایی کاتێکەوە ئەدۆڕێنی لە دۆزینەوەی پارە لە چەتەگەری بە ناساری ئەستە چۆلایەک دانیشێت تەنیا ڕاواسێ فیشێک بە ئاسمان وانێ بۆ خاڵیبوونەوەی خۆی حەزبووبوونی ئازادی خۆی بکەکەوە بەسەر گروپی چەتەکاندا زاڵ بێ و بۆ بەدەستێنانی داهاتێکی زۆر بۆی دووبارە هەڵە نەکاتەوە کەواتە ئازادی ئەبێتە هۆکاری دیاریکردنی هەڵەکان دیاریکردنی ئامانجەکان دەرخستنی کەسەکە وەبەرهێنانی بوونەکە هۆشداریدانی ڕووداوەکان کە تۆ خێرەکەکەی سەدەقەیەکە زەکات دەین هەشتێک لە ڕێگەی دینەوە ئایا تۆ ئازادی یاخود ترسێکی خوای لەسەرە یاخود تشێکی گوناحی خۆت لەسەر لە ڕابردوو ئەتەوێ خۆت ئازادکەی خۆت ڕزگارکەی بۆ ئەوەی ئەم پاشەخانێکەوە تۆ هەتا لە قیامەت خی گەورە ڕحمەتی پێ بکات لێرە کاتێ مەباسی ئازادیەکەی ئایا ئازادی ڕحیە بە دوورخستنەوەی مرۆڤ لە دین مرۆڤ ئەتوانێت ئازاد بێ بە دوورخستنەوەی مرۆڤ لە عقل لە زانست ئەتوانێت ئازاد بێ بە دوورخستنەوەی مرۆڤ لە بیرکردنەوە ئەتوانێت ئازاد بێ بە دوورخستنەوەی مرۆڤ لە هەستەکانی جەستەیەوە ئەتوانێت ئازاد بێ کەواتە ئازادی دوو ئاراستەیە ئارستی ئارستێکی هەیە پاڵنەرە ئاراستەیەکی هەیە ڕێگر و وەرگرە من کاتێک بەرگریەکەم لە وڵاتەکەم بۆم هەیە تیرێک بە هاوێژم بە ئاراسی دژمن و لە هەمان کاتش دژمنیش ئازادە بۆی بەرگری لە خۆی بکەیان هێرش بکات سیستەمی سەربازی خۆی دەسەڵاتی خۆ بەسێمدا زار بکات کەواتە ئەوش ئازادە ئازادی بەرگری و ئازادی هێرشە ئازادی ئاراستەی و ئازادی پێکانە ئازادی تاوانی ڕابردوو پاکردنەوەی گوناه ئازادی سیاسی لە پێگەی دەسەڵاتی حزبی و حکوومەت و کۆمپانیا و جەماوەری ئاراستەیەکی دیاریکراوی ناو پرەنسپی حزبیە لە نوێنەرایەتی حکوومەت لە نوێنەرایەتی کۆمەڵگایەکە بە ڕێگای VIP بە ڕێگای پاسپۆرتەوە گەشتی جیهانەکە بەڵام ئایا ئازادە ئازادی کەسێک ئەوێ خۆی لە تاوان دوور خاتەوە خۆی لە تاوان نوێ کاتەوە تاوانەکەی ڕشکەەوە لەسەر لەسەر ڕۆحێتی لەسەر عقل لەسەر جەستەی قسەی هزری ئایا ئەو ئەو ئەنجامانی ئەو ئەو ئەو کردوانێکەوە ئەنجام بدەتن بە شێوی حەزە بە شێوی ئارەزووە بەرامبەر بە دەوروبەرەکەی بە بەخشینی خێر و چاکە و زەکات ئەتوانیت لە لە ئازادی تاوانەکەەوە ڕزگاری بێتەوە ئازادی ئاینەوە کەواتە ئەو هەموو ڕەهندانەی کەەوە لە دووربوری ئێمە هەیە شێوازێکە لە دوو جەمسەریە جەمسەری سەتای و جەمسەری کۆتایی هیچ بوونێک ناتوانێت ئازاد بێتن تا لە نەبوون و کە دێتە بوون لە بوون و دەستۆ نەبوونەوە کاتە ئازادی بوونی نیە و زوریشی نیە بەڵام شێوازێک لە فۆرمی ئازاد دروستکراوە ناوەخۆی ژیانی ئێمە بە شێوی یاسایی کراوە بۆ نا ئێمە ئازادیمانەیە پێدەن ئازادی پۆلیسی ئازادی پۆلیسی کە تۆ قساکەی لە وڵاتێکە دیموکراسە لە وڵاتێکە کۆمەنیسە لە وڵاتێکە نیلیبرالە لە وڵاتیشی ئاینە ئازادێکی پۆلیسی لەسەر تۆ هەیە چاودێریی پۆلیسی لەسەر تۆ هەیە لە ڕووی زیرەکی دەرونی ڕووی زیرەکی عقلیەوە هەر وشێک تۆ دەری بڕی ئەوان بە شێوازش لیکە دەنەوە چاودێری دەکەن کەواتە تۆ ناتوانانی ئازادی لەژێر ئەو پرۆسەیە زۆر ئازادێکمان هەیە پێر ئازادی دیجیتالی کاتێک کە تۆ لە ڕێگای تویتەرەوە لە ڕێگای فەیسبوک و لە ڕێگای ئینستاگرام و تیکتۆک کۆمەڵێش پلتفۆرم هەیە دیجتاڵیەوە بلۆگەرەکانەوە ئازادی لە دەربڕینی بین و ڕایەکان بەڵام شێوازێک هەیە شێوازێک هەیە لە لە لەژێر ئەو ئازادی کەوا دوو چەمشی دوو چەمچی ڕەهایە ئەتوانێتن دووبارە بەس ئێمەدا زارتەوە کاتی کەمە ئازادی مانج لە دەربڕینە ئەویش بردنی داتای کەسی دوو بردنی جوگرافیای سیاسی ئابووری سەربازی ئەو کەسەکە لەو ژینگە ئاشیتە کەواتە دووبارە ئێمە ئازاد نییە لە نووسین و بڵاوکراوەکانی دیجیتاڵی بۆ نە من ئێستا باس لە ئازادەکەم دێت داتای من هەر کۆکەتەوە وەکو کەسی کە من حەزم نەسیە دوو داتای دووەم کۆکەتەوە وەکو جوگرافی من لەسەر ژینگەیەکەم لەناو داتای دیجیتالی و داتای جوگرافی سیاسەکە نهێنێک دەرەهێنێ پێڵن دۆزینەوەی کەسە زیرەکەکە کاتێک کە هەڵ ئەسەنجێندرێ لە لە جیهانی دیشتالی کە تۆ ئازادی قساکەی کە تۆ ئازادی داهێنانەکەی کە تۆ ئازادی بابەت بڵاوەکەیەوە وتارە دەیشی کردنەوەکەی ئامانزی دیوە شاراوەکە لە دەست جیهانی شاراوەیەکەوە ئەوانی وەکو کۆدی ئاراستەکرا و بەس ئێمەدا زاڵەکان بازارێکی جوانکاری سنجڕاکیشی دیجیتالیە ئابووریی سەربەخۆیە بەکاربەرە وا دەکە ئێمە بەردەوام لەگەری بمینینەوە چکە هەستەکە ڕفتاری ئەمە چۆنە هەستەکە دڵسۆزی ئەمە چۆنە هەستەکە عقلی ئمە چۆنە بیرکردنەوە ئێمە چۆنە مێشتی ئێمە چۆنە جەستی ئێمە چۆنە خواستەکان چۆنە لەبەر هەندێمە زۆرێک لە ئازادیمان هەیە ئەتوان ڕۆژانە وەکو ماڵ بچینە ناوی بینە دەری بەڵام کۆمەڵی یاسەداندراوە کۆمەڵە ڕێنمایداندراوە کۆمەڵی فێرکاریش دانراوە چۆن پابندی بەو ئازادیە بی کە تۆ ناو ئەو پلتفۆرمانە داهی کاتێک کە تۆ تاوان بارێکی تاوانەکە لە کۆمەلگە دابڕاوی سلوکت نمایە بۆ بە کەسێکی شل شل ینی بەمانەی ئەوەیە کەسێکە لە هەموو ڕێکۆ تاوانی زۆر بووە دێتە دێتە ئاستی دزی و جەردەی و طبقەی نزمی کۆمەلگا بەڵام کاتێک ئەو کەسە ئازا دەبێتە ناو دین لە دینەوە خۆی پاکەکەتەوە گوناهەکانی خۆی ڕەشەکەتەوە ئەبەخشێ لە پێناو چییە لە پێناوچی ئازادەکە لە پێنا ئەوێ هەم خوالی خۆش بی لە پێنا ئەوێ هەم یاسای کۆمەلگا دووبارە وەریگرێتەوە کەواتە ئازادی دووسم دوودەم سەرە ڕاکردن لە تاوان هاتن بۆ ناو ئاشتی بەم لێکوانە دوو جۆرە ئازادی هەیە ئازادیەک ئەو بکەوە تاوانی ئەنجام داوە سزای هەبوو بەرامبەر بووی کە خۆی گەورە بودانە و ئازادی دووەم ئەوەی لە ناو دین کاتۆ لە گوناح پاکە کرێوە دێ ناو ژەنجی ئاسایکەوە هەم شەرعێت وەرەگە لە کۆمەلگا هەم لای خۆی گەورەوە کۆمەڵە یاسا و کۆمەڵێ ڕێنمای دانراوە ئەبی تۆ پاوەند پێوە پابندبی دووبارە تۆ ئازادیەکە هەیەکەوە تۆ زیاتر پلەت بەرزگرێتەوە بۆ بۆ بۆ بۆ بۆ بۆ بۆ گەیشتن با بە بە بە پێگەیشی فەزیلەتی پێگەیشی دینی کاتە تۆ ئازادی لەچ هەم ئازادی لەوەی کە ببەخشی لە پێناو سەرکەوتن و هەم ئازادی لەوەی ببەخشی لە پێناو ڕزگاربوون لە لە تاوانەکانت و ئازادی کەواتۆ داوای ئازادیەکەی دوو جەمسەری و ئاراستە کراوە بەرگری و مانەوە هێرشکردن و مانەوە ئامانجەکە ئەوەیە هێرش بکە سەرتاکەی هێرشە کۆتایەکەی پێکانە بەرگریە ڕاگرتنە ترسانە وەڵامدانەوەیە زۆرێکە لە ئازادی ئەو کەسێکەوە هاونەکە داوێتە زۆرێکە لە ئازاد زۆر ئازادی شاراوە هەیە لە ناو مرۆڤەکان بۆ نمونە کاتێک کە تۆ قەناس دانێ تۆ ئازادی لەوەی ئەو کاتی قەناس داوێ ئەبێت دەنجی تۆپەچی گەورە بێتە دەنجی گولە تۆپەچی گەورە بێت بۆ ئەوەی دەنجی قەناسەکە لەگەر دەنجی تۆپەکە تێکەر بکرێتن دژمن بەرامبەر بە تۆ هەست نەکەتن کە تو زۆرە قەناسێک لەگنا لە چون دەر ئاراستاکەی کەواتە ئازادی تۆ لە کاتی پێکاندنی ئەو فیشەکە قەناسە ئەبێت چاوەڕێ ئازادی دەنجی تۆپێک بکەێت دەنجی هاونێک بکەێت بۆ ئەوەی لە بەرامبەر دژمنەکە بی پێش و ڕاوەستی بەرگری بکەین بۆیە هەموو ئازادیکەوە ئێمە داواکەین لە ئێستا لە ڕابردوو بەرامبەریشی بۆ دانراوە ناتوانانی بێ ئەمە ئازادیی ڕەهای خاوە ئەمانە هۆکاری ئەوەی کە تو بتوانین ناو کۆمەلگا کۆمەڵی کەسی زیرەک دۆزیتەوە یختە ژێر چاودری خود بۆ بتانی ئاستی بیکردنەوە ئاستی جەستەی ئاستی زانستی ئاستی نەتەوەیی ئاستی ئاینەکەی ئاستی ڕۆحیەکەی لە چ ئاستێکە بتوانێت لە داهاتوو تێکەل بە کۆمەلگا بکرێەوە و ئیسپات لەکێ بەکاری بهێنی لەو پۆستی کەوا تێدا هەیە لەو پیشی کەوا تێدا هەیە کەواتە ئازادی پۆلیسی ئازادی دیموکراسی ئازادی ئاینی لەژێر ئاینە لە کاتی دەربڕین شیکردنەوە و ئەو ماڵی ئەو ماڵە دیشتەلی کە تۆ هەتاو قسەی لەکەی ئەو شوێنی کە وات و سەردانەکەی و کەسانێکە تۆ ئەیبینی زۆرێکە لە دەرخستنی کەسە زیرەکان ناو کۆمەلگا ناو نەتەوەکە ناو وڵاتەکە ناو هەرێمەکە دوو ئازادی ئەبێتە هۆکاری هۆشیاری ستونی ناوەڕاستی کللتورە لە ستونی یەکەم و دووەم وسێم ستون یەکەم کللتور هەموو دەورە بەرە ستونی دووەم کللتور پێکاتە گشتەکانە ستونی سێم کللتور ڕۆشەمیر و ڕۆحە کەواتە دەرکەوتنی ئازادی ناو تاکەکان بریتە لە ستونی دووەم کە هەم حکومەت لە ساڕوخێ هەم حکومەت لەسەر دامەزرێ حزب و کۆمەلگا و دەوڵەت هەموو شتێک لەسەر ستونی دووەم ڕاواستێتن بەڵام بە مەرجی هەبوونی ڕۆحێت ڕۆشنبیری ناو ستونی دووەمدا و هەبوونی ستونی یەکەمیش لە تاواکەری ستونی دووەمدا کەواتە هۆشیاری لە کات و پێشهات و لە کات و ڕووداوەکان و پێشهات و دوهاتەکانی ڕووداوەکان مەرزی سەرەکی ئازادی تاکانەکەەوە ئەتوانێتن بیروڕای خۆی دەربڕێتن بەڵام بە هیچ شێوێک پابەندی ڕووداوەکان نییە لەبەر ئەوەی بە مادەی نۆزدە لە نوتێگوتەکان هەم کەس بۆی هەیە قسە بکە بنووسی بڵاوکەتەوە بەڵام هیچ کاتێک ئەو کەسێکەوە ئازادە لە دەربڕینەکان لە ئەنجامەکان لە بەرهەمەکان ناوێتە بەشێک لە تاوانەکان ناوێتە بەشێک لە تاوانەکە بۆ نمونە پرۆژێ فاو لە بەسرا دەستا تورکیا بۆ نمونە من کاتێک دێم باز لە مەترسیەکانەکەم من نامە نامە بەشێک لە لە پێش حاتەکان پیس پێ بۆ مە نییە ئەبێ حکوومەت بێ بیر بکاتەوە ئەم پرۆژێ ئەبتە هۆی گەوزاندنی حکوومەتی هەرێم ئەم پرۆژێ ئەبتە هۆی پەکخستنی پرۆژی ئیبراهیم ئەم پرۆژە ئەبێتە هۆی پرۆژێ ئاشتی ئەبێتە هۆی پرۆژێ خۆشگوزارانی ئەبێتە هۆی پرۆژەی جەنگ لە کۆتایی لە سنووری یەکێتی سۆڤێت ئەبێت هۆی بەرکەوتنی کۆمەنیست و دیموکراس و نیو لیبرالیەکان بەنمونە هەمە باسەکەی ئەمەما پێدا نیە بۆیە کاتێک کە تو دەربڕینێکی ئازادی هەیە لەسەر هەر پرۆژێک لەسەر هەر شتێک کەوا بەرکەوتەی هەیە لە جوگرافیە تۆ ئەتوانی شیکردنەوە بکەین ئەتوانی لێکدانەوە بکەین ئەتوانی بینوسی ئەتوانی قسە لەسەر بکەین فڕێ لەسەر شانۆی ژیان بەڵام هیچ کە هیچ تاکێک بەشدار نییە بۆ ئەو بوونێکەوە تێدا هەیە لەو ئازادیکەوە دەریبڕیوە تاوانبار نییە چونکە هۆشداری داوە یەک لە ستونەکانی ئازادی زیرەکیە دوای هۆشداریە کاتێک کە هۆشداری دەتن ئەبێتە هۆکاری چابێت هۆکاری مانەوەی ئەو وڵاتە ستونی سێمسیە ستونی سێ دەرخستنی بیروڕای ئازادە کاتی کە من بیڕای ئازادم هەیە بیڕای ئازادم هەیە قساکە ئەنووسم ئەخۆین و بەڵاوەکەم و تێگەیشتن هەیە لە باردۆخەکان بۆ نمونە بەشێکە لە ستونی هۆشداری بەشێکە لە ستونی ژگیری بێ ئاگایی ژیری ئاگایی کاتە هەبوونی ئازادی ناو کۆمەلگا هەبوونێکی فعلیانی کردداریە ئەبێ هەبێتن و لە هەمان کاتشدا سنوورێک هەم سنووریی یاسایی هەیە هەم سنووریی ڕێنمایی هەیە هەم سنووریی فێرکاری هەیە لە کۆتایی ئەو سێ سنوورە سنووریی سزاشی هەیە ئەبێ ڕفۆرم بکەیت ئەو تاکە کاتێکە لە چوارچێ ئازادێکی خۆی بیرڕا دەرەبڕێت هیچ بوونێک هیچ بوونێک بەبێ هەبوونی ئەو دەوروبەرە ناتوانێت بیرڕاکە جیاواز دەربڕێت لە بەرەوەی بەرکەوتەی هەیە ئێستا من لە ژووری لە ژووری ماڵەکەی خۆم لە ناو فەیسبوو کۆمەڵی ڕێنمایی هەیە کۆمەڵە یاسا هەیە کۆمەڵی سزا هەیە کۆمەڵی پێوەری تر بە پارە هەیە من ئەتوانم ئاسی خۆم بەرزکەمەوە کەواتە ئازادیم هەیە ماڵم لەناو ئەو فەیسبووکی هەیە دوکام ناو فەیسبووکە هەیە بەڵام ئەبێ پابندی ئەو ئاراستێش بم کە بەسم دازانە لە ڕووی کۆدینگەوە لە ڕووی بەڕێوبردنەوە لە ڕووی یاساکانەوە لە ڕووی کللتورە فەیسبوک کللتورە زۆرێکی کللتوری تەکنۆلۆژی ناخۆی کوردستان هەیە مزگەوتی تێدایە قوتابخانەی تێدایە کەنیسەی تێدایە زانکۆی تێدایە هەموو شتێکی تێدایە بازاڕە بازاڕێکی دیجیتاڵیە هەموو جۆرە فکرێک هەڵاوی دەکرێتن بەڵام پوختەی دەربڕینەکان پوختەی ئازادەکان نا ئەو ئەم دوکانە دیاریکرا و هەڕەمە چییە چۆن خەوارزم لەناو دیشتەڵە بەردەوام بەبییت ئەهێنیتەوە بە ڕێگای بەرکەوتنی ئەو داتانێک کە لەسەر تۆ کۆکرایتەوە زۆرێکە لە ئازادی پێت پیشان دەکە ئەم زۆر شتانە هەیە دەتوانێت بەردەوام بنا ئەو پرۆژەیە بۆیە هەبوونی ئازادی کاتێک کە تۆ ئاراستاکەی کاتێک کە بەرگریەکە ئاراستەکە بەشەکە لەو بوونە ئەو بوونەش دەرخستی زیرەکیە هۆشیاریە شیکەرەوەیە خواتان لەگەڵ.